لە حەرمسەرادا خەڵکی وەها سەرگەرمی ڕابواردن بوون کە کە سەرنجی نەئەدایە من ویستم خۆم لە کاپتا نزیک بکەمە و پێی بڵێم کە هەڵسێ و خۆی دەرباس بکە بەڵام هەستم کرد کە دانیشتوانی ئەوێ بە شێوەیەک دەوریان گرت بوو کە نەئەکرا بەنهێنی لەگەڵیدا بدوێم و جگەلەوەش کاپتا ئەوەندە لەوە دڵنیا بوو کە بۆتە پاشا هیچ دوور نەبوو ئەمر بکە ئەوانەی دەوری بمدەنە بەر شەق و زلە من نەمەویست بەندەکەم لە بابلدا بکوژرێ و ڕزگارکردنی ئەوم لە مردن بە ئەرکی سەرشانی خۆمەزانی ئەگەرچی ئەو بەهۆی سەرخۆشیەوە خۆی لێون ببوو بەڵام هەر بەندێکی تر لە جیاتی ئەو بواە و لە ناکاودا ببواە بە پاشا هەمان هەڵس و کەوتیە کرد جگە لە کاپتا من بەڵێنم بە میناشدا بوو کە ئەبواە ئەو وعدەشم ببردایەتە سەر پاشای بابل وتبووی ئەگەر ئەو کچە جوانیەکەی من ببینێت و ڕێیەکەی نامێنێت و خۆی ئەهاوێتە بەر پێم بەڵام من ئەو شتم بەڕاز نەئەزانی چونکە ئەگەر مینا بیویستە خۆی بەدەست بورا بوریاشەوە بدا تا ئەو کاتە دڵی نەرمە بوو خۆی تەسلیمیە کرد من گومانم لەوەدا نەبوو کە بورا بوریاش فەرمانەداتە نێرەمووکەکانی کەمینا دارکاری بکەن و حەزم نەئەکرد مینا بەدەستی ئەو نێرەمووکانە داری لێ بدرێ و لەشی بریندار ببێ چونکە جگە لەوەی مینا بە دڵنیا بوون لە بەڵێنەکەی من کە میسریم کێردەکەی دابوو پێم ئێمەی میسری ناتوانین بەوە ڕازی بین کە ژنێکی جوان دارکاری بکرێ من دوو ئەرکم لە سەرشان بوو یەکێکیان گرنگتر لەوەی تر کە ڕزگارکردنی بەندەکەی خۆم کاپتا بوو ئەوەی تریان ئەرکێکی دۆستانە بۆ قوتارکردنی مینا بۆ جێبەجێکردنی ئەرکی یەکەم دوودڵیم نەبوو ئەگەرچی ببوایەتە هۆی تووڕەیی بورابوریاش چونکە بەندەکەی من تاوانێکی نەکردبوو کە دانیشتوانی بابل بیکوژن بەڵام بۆ ئەرکی دووەم کەمێ دوودڵ بووم چونکە بورابوریاش بەهۆی لێ ڕادیتنی منەوە منی نرد بووە ناو حرام سەراکەی خۆی و ئەگەر مینام لە حرەمەکەی ئەو بفڕاندایە و دەربازم بکردایە خیانەتم لە دۆستایەتی و متمانە پێکردنەکەیە کرد هەروەها میناش پشتی پێبەست بووم و چاوەڕوانی ئەوە بوو لە بابل ڕزگاری بکەم یان ئەوەی کە نەهێڵم دارکاری بکەن من ئەگەر بم توانی باە لە بابلدا بمێنمەوە داوام لە پاشا کرد کەمینا دارکاری نەکەن و ئەویش داواکەمی ڕەت ناکردەوە بەڵام من لەبەر ئەوەی ناچار بووم بەندەکەی خۆم کاپتا لە مەرگ ڕزگار بکەم نەمەتوانی لەوێدا بمێنمەوە ئەبواە لەگەڵ کاپتا دەرباز بووینایە و لەبەر ئەوەی لەگەڵ کاپتادا هەڵەهاتین، مینا بە تەنها ئەمایەوە و ئازاریان ئەدا و بۆ ئەوەی نەکەوێتە ژێر ستەمی ئەوان ناچار ئەبوایە ئەویشم ڕزگار بکردایە، ئەگەرچی پاشای بابل ڕفاندنی مینای بە کارێکی پێچەوانەی هاوڕێتی و بە خیانەتکردنی بزانیایە. لە جیهاندا مرۆڤ هەموو کاتێ لە کارەکانی خۆیدا ئازاد نییە، لەبەر ئەوەی ئەستێرەکان چارەنووسی مرۆڤ دیاریەکەن و هەندێ جار مرۆڤ ناچارە بێ کارێک بکا، کە خۆی حەزی بەکردنی نییە لەبەر ئەوە وازم لە دوو دڵی هێنا و بڕیارمدا کە هەم کاپتا لە مردن ڕزگار بکەم و هەم میناش لەو ستەمانە ڕزگار بکەم کە چاوەڕوانیەتی پاش نیوەڕۆ چوومە کەناری ڕووبارەوە و لە کەشتێکی بچووک نزیک بوومەوە کە چەند سەوڵ لێ دەرێکی هەبوو پێم وتن منەزانم کامڕۆ ڕۆژی جەژنی پاشای درۆینەیە و ئێوە ئاوی جۆتان خواردۆتەوە و حەزەکەن ئەمڕۆ هەتا شەو لە خۆشگوزەرانیدا بن بەڵام ڕۆژەکانی جەژن زوو تەواو ئەبن و دوای ئەوانە ڕۆژگاری برسێتی و ماندووبوون ڕوو لە مرۆڤەکەن و مرۆڤی ژیرە و کەسەیە کە فریوی ڕابواردن و ڕۆژە جەژنەکان نەخوات و ڕۆژەکانی داهاتووی لەات بێ ئێوە ئەمڕۆ توانن کار بکەن و کرێیەکی باش لە من وەربگرن و بەو پارەیە لە سبەینێوە تا دوو هەفتە بخۆن و بخۆنەوە و لە خۆشی دابن سەوڵ لێدەرەکان وتیان ئێمە ئەبێت چی بکەین وتم ئەمڕۆ هەرچەندە ڕۆژی جەژنە بەڵام مامم ماڵ ئاوای لێکردوومە چونکە خویەکان کاتێک کە بیانەوێت یەکێ بمرێنن بایەخ بەوە نادەن کە لە ڕۆژی جەژندا بمرێ یان لە ڕۆژی پرسەدا من ناچارم بە پێی وەسیەتی مامم ئەم شەو تەرمەکەی لێرە بگوازمەوە بیبەمە ئەو جێگایی باو و باپیرانی ئەو تایدا بە خاک سپێردراون کە نزیک سنووری میتانیە و جگە لە تەرمەکەش کەنیزێکی خۆشم لەگەڵدایە چونکە پیاوێکی وەک من ناتوانێ بە تەنایی کارەکانی خۆی جێبەجێ بکات و ئەبێ ژنێک هەبێ خواردنی بۆ ئامادە بکات و ئێمە ئەم شەو لێرە بەڕێ ئەکەوین و من دوو ئەوەندەی کرێی ئاسایی پاداشتان ئەدەمێ سەوڵ لێدەرەکان وتیان ئێمە ئامادەین بدگەێنینە شوێنی مەبەست بەڵام لە کاتی شەودا لەسەر ڕووبار سەوڵ لێ نادەین چونکە گیانە ئازارگەێ نەر و ترسناکەکان لەمبەر و ئەوبەری ڕووبار یان لەسەر ئاوەکەن و هاوارەکەن و ئێمە لە دەنگی هاوارکردنیان ئەترسین و لەوانەیە کەشتیەکەمان دەمەونخون بکەنەوە وتم من ئێستاچم و لە پەرزگە مەڕێگەکەمە قوربانی بۆ ئەوەی گیانە ئازار دەرەکان زیانمان پێ نەگەن و کاتێک کە گەیشتینە شوێنی مەبەست دەنگی ئەو حەلقە زیوانەی ئەتان دەمێ ئەوەندە لە گوێتان داخۆشە بێ کە گوێتان لە دەنگی گیانە ئازار دەرەکان نابێ ئەوان پرسیان تۆکەی دەی وتم ناتوانم بڵێم لە چ کاتێکدا دێم بەڵام هەرچۆنێ بێ لە سەتای شەودا خۆم ئەگەێنمە لاتان بەڵام هەرچۆنێک بێ ئێوە بە کەشتێکی خۆتان لەم جێگایەدا چاوەڕوانی من بکەن و لێرە مەجوڵێنەوە و ئەگەر بە ڕێکەوت زانیتان من دواکەوتومە ئەوە هەر لێرەدا لە ناو کەشتێکە بنون و کەشتەکە مەبەنە جێگایەکی تر چونکە لەوانەیە من لە سێیەکی دووەمی شەو یان نزیکی بەیانی لەگەڵ تەرمەکەی مام و کەنیزەکەمدا بگەمە لاتان و ئەگەر کەشتیەکە ببەنە شوێنێکی تر من ناتان دۆزمەوە دوایی هەریەکە و حەلقەیەکی زیومدا بە سەوڵ لێدەرەکان وتم ئەم زیوە پێشەکیە بۆ ئەوەی بزانن من ئەم شەو هەرچۆنێ بێ دێم و کەشتێکەتان بەکرێ مەدەنە کەسێکی تر و کاتێ گەیشتینە جێگە یەکی چوار حەڵقەی تر ئەدەمە هەر یەک لە ئێوە و بۆ ئەوەی لە ڕێگادا بە تەماحی زێڕ و پارە نەمکوژن وتم خۆشتانەزان کە ڕێبواران لە بابلدا هەرگی زێڕ و پارەی زۆر لەگەڵ خۆیاندا هەڵناگرن بەڵکو حەواڵە وەرەگرن و کاتێ گەیشتە جێگا حەواڵەکە ئەکەنە کانزا زێر زی و مس تەل و منیش دوای گەیشتنەجێ حەواڵەکەمەکەم بە کانزا و باقی کرێکەتان ئەدەمەوە سەوڵ لێدەرەکان دوای وەرگرتنی زیوەکە گەیشتنە ئەو باوەڕی کە ئەگەر من بگەێننە جێگای دیاریکراو قازانجێکی زۆریان دەزەکەوێت و هەریەکەیان ئەبێتە خاوەن پێنج حەڵلقەی زی و دڵنیابوون کە شەو تاسبێنێ چاوەڕوانی من بن. دوایی لەوێ گەڕامەوە و کوندەیەکی بچووکم کڕی و پاشان چوومە پەرستگە و مەڕێکم سەربڕی و خوێنەکەیم خستە ناو کوندەکەوە و کێردەکەی میناشم هەڵگرت و بەرەو حرەم سەرای بورابوریاش کەوتمەڕێ کاتێ ویستم بچمە ناو حرەمەکەوە کوندە بچووکەکەم خستە ناو سندوقی پزیشکەکەم بۆ ئەوەی کەس نەیبینێ. نێرەمووکەکان هەر ئەوەندە چاویان بە من کەوت هاتنە لام و من پێیان وت هەندێ دەرمانم بۆ چاکردنەوەی ژنە شێتەکە هێناوە و ئێوە ئەبێ بەرەو خانوەکەی ئەو ڕێنمایی بکەن نێرەمووکەکان منیان گەیاندە جێگاکەی مینا و پێم وتن ئێرە چۆڵ بکەن بۆ ئەوەی بە دەرمان گیانە ئازارگەێنەرەکان لە لەشی ئەم ژنە دەربکەم کە بوونەتە هۆی شێتبوونی ئەوان ڕۆشتن و من بە مینام وت ئەمەوێت ئەم شەو لێرە بدڕفێنم و لەگەڵ خۆمدا بتبەم و لەم وڵاتە دەرباز بین بەڵام بەمەرجێک کە بە پێی ڕێنماییەکانی من کار بکەی میناوتی پێویستە چی بکەم کوندە بچووکەکە و چێر دەکەم نیشانی داوتم ئەمانە لای تۆدا ئەنێم و ئەڕۆم و پیانەڵێم دوای ڕۆشتنی من هیچ کەسێک نەچێتە ئەم هۆدەیە و لەگەڵ تاریک بوونی هەوا ئەبێ ئەم کوندێ بکەیتەوە و هەندێ خوێنی لێ دەرکەی و بە دەموچاو و دەست و سنگی خۆت دابکەی و کێردەکەش لە تەنیش خۆتەوە دابنێ من لە سەتای شەودا دێم و کاتێک هاتمە هۆدەکەوە بەوانەڵێم کە بەم کێردە خۆی کوشتووە و تۆش خۆت بە مردوو نیشان بدا بۆ ئەوەی هەمویان دڵنیا بن کە جانت دەرچووە دوایی نێرەموکەکان ڕازیەکەم کە تۆ لێرە ببەمە دەرەوە و لە شتێکە ئەتپێچمە و لێرە ئەچینە دەرەوە دوایش لە جێگایەک دەست و دەم و چاو سینە دەشۆم و لەگەڵ خۆمدا ئەتبەم مینا ڕازی بوو کە بەپێی فەرمانی من ڕفتار بکات و لە ژوورەکەی هاتمە دەرەوە و بە نێرە موکەکانم وت هیچ کەسێک لە نێرە موکەکان و ژنەکانی حرم نابێت بچنە ناو هۆدەکەی میناوە چونکە ئەگەر یەکێک دەرگای هۆدەکەی بکاتەوە بچێتە ژوورەوە گیانە ئازارگەێنەرەکان کە بەهۆی دەرمانەکەەوە لە مینا دێنە دەرەوە ئەچنە ناو لەشیە و شێتیەکەن من خۆم شەو دێمەوە و ئەچمە ژوورەکەیەوە خواجەکان کە ترس دایگرتبوون وتیان دڵنیابە کە ناهێڵین کەس بچێتە ژوورەکەی و ئێمەش ناچین دوای چوومە کۆشکی پاشایەتی و سەیرم کرد بەندەکەم هێشتا لە هۆڵی میوانداریەکەیە هەندێ لەو کەسانی خەریکی بادەنۆشی بوون بەهۆی سەرخۆشیەوە لە تەلارەکەدا خەویان لێکەوتبوو خەڵکیش کەم و زۆر مەست بوون بەڵام بورابوریاش لە هەست و هۆشی ئاسایی خۆی دابوو هەتاو بە ڕادەیەک نزم ببووەوە کە تیشکە ئەرخەوانیەکەی لە ناو ژوورەکەیدا لە بورابوریاشم پرسی جەژنی پاشای درۆین کەی کۆتایی پێدێ وتی کاتێک کە خۆر لە پش ڕووبارەوەون بوو ئەم جەژنە کۆتایی پێدێت و بەندەکەی تۆ بە ژەهرێک کە ئەیکەنە شەرابەکەی و دەرخوار دێدەن ئەکوژرێ و دوای ئەوە لاشەکەی خەنە دەفرێکی کوپەی گڵی سوور و لەناو ساردخانەکەی مندا لە تەنیشت لاشەی ئەو کەسانین لەم ڕۆژەدا بوونەتە پاشای درۆین دانرێت وتم بورا بوریاش بەندەکەی من وەک خۆم خەڵکی میسرە و خەتە نەکرا و خویەکانی ئێمە ئەڵێن کاتێک کە مرۆڤ مرد ئەبێت تەرمەکەی مۆمیایی بکرێ بۆ ئەوەی لە دنیای تردا زیندوو بمێنێ بورا بوریاژوتی کاتێک کە تەرمەکە مۆمیایی کرا چی لەو لاشەیەکەن وتم دوای مۆمیایی کردن لاشەکە لە ژێر خاکدا ئەشارینەوە بورا بوریاش وتی من ئەهێڵم لاشەی بەندەکەت بە پێی نەریتی خۆتان مۆمیایی بکەیت بەڵام دوایی ئەبێت تەرمەکە بدەنە ئێمە بۆ ئەوەی بتوانین بیکەینە کوپە هەرگینەکەەوە و لە ناو ساردخانە دای بنین وتم مۆمیاییکردنی جەنازەی پیاوە بەرزەکان شستا هەفتا ڕۆژەخانێ بەڵام جەنازەی بەندەکان ئەتوانرێ بە سی ڕۆژ مۆمیایی بکرێ بورا بوریاژوتی باشەکەواتە تەرمەکەی ئەو لە سی ڕۆژدا مۆمیایی بکە وتم ناکرێت ئەم کارە لێرەدا دەستی پێ بکەم چونکە ئەگەر من تەرمی بەندەکەم لەم کۆشکەدا مۆمیایی بکەم هەموو ئەو کەسانی کە لێرەدان بە تۆشەوە بەهۆی بۆنی ترسناکی لاشەکەەوە ئەمرن و ئەبێ بڵێم کە ئەم تەرمە ئەبێ بە زووی مۆمیایی بکرێ ئەگەر نا هەوای گەرمی بابل ئەم شەو تەرمەکە تێکەدات و دوایی ناتوانین مۆمیایی بکەین بۆیە تۆ ئەبێ ڕێگا بدەی کە ئەم شەو لە پاش مردنی بەندەکەم لاشەکەی لە کۆشک ببەمە دەرەوە بۆ ئەوەی لە قەراغی ڕووبار لە جێگایەکی دوور مۆمیایی بکەم و لەم شەوە کە لێرە ئەچمە دەرێ تاسی ڕۆژی تر من نابینیەوە و ناشبێ بمبینی چونکە ئەگەر لەم سی ڕۆژەدا من لێت نزیک ببمەوە بۆنی لاشەکە ئەبێتە هۆی لە ناوچوونت بورا بوریا ژووتی منیش لە سی ڕۆژی دااتوودا کارم بە تۆ نییە کە بیت بۆلام پاشان سیرێکی خۆری کردوتی لەبەر ئەوەی خۆر کەوتە پش ڕووبارەوە ئیتر جەژن کۆتایی پێهاتوە و چەند ساتێکی تر ژەهرە دەنە بەندەکەت و بڕۆ و ئاگادار بە کە بە چاودێری خۆتەوە کە پزیشکی ژەهر بدرێتان پیاوە لە کاتێکدا کە ئێمە خەریکی گفت و گۆکردن بووین لە وەزعی خزمەتکارەکانی کۆشکەوە بۆم دەرکەوت کە جەژنی پاشای درۆین کۆتایی پێهاتووە چونکە لە ناکاو هەمووان لە دەوری کاپتا دوورکەوتنەوە بەڵام کاپتا کە بەهۆی نۆشینی شەرابۆ مەزبوو نەیەتوانی هەست بە گۆڕانی هەڵسوکەوتی کرێکارەکان بکا خۆم گەیاندە پزیشکەکەی بورابوریاش و پێم وت کە پاشا فەرمانی داوە کە خۆم ژەهرەکە دەرخواردی ئەم کابرایە بدەم کە ئەم ڕۆبۆتە پاشای درۆین پزیشکەکە باوەڕی بە قسەکەی من کرد چونکە جگە لەوەی کە هەستی کرد درۆناکەم لەو ڕۆژەدا ئەوەندە شەرابی خواردبوو کە نەیەتوانی لەسەر پێ بوەستێ و هەر ئەوەندە کە زانی کاری ژەهر پێخوراندنەکە بە کاپتا لە ئەستۆی مندایە خۆشحاڵ بووتی ئایا ئەزانی کە بێ بە چ ژارێک بیکوژی وتم بەڵێ من لە ناسینەوەی ژارەکان لە هەموو پزیشکەکانی بابل شارەزاترم پزیشکی پاشا لەبەر سەرخۆشی بەلادا هاتووتی بەڵام لە پاش ئەوەی بەندەکەن مرد من ئەبێت چاوی لێ بکەم و فەحسی بکەم بۆ ئەوەی دڵنیا بمردووە وتم هەر کە مرد یەکسەر دێم پێتی ڕاگەێنم کە بێی سەیری بکەی وتی کەواتە من ئەچم ئەنوم و پاژەوەی بەندەکە گیانی دەرچوو ئاگادارم بکەرەوە و ئەگەر نووسست بووم بەخەبەرم کەرەوە وتم وا ئەەکەم بۆ ئەوەی بزانی کە مردووە. کاتێک کە لە پزیشکەکە جیابوومەوە هەندێ تریاکم کردە ناو شەرابەوە و ئەو تریاکەم بە قەدەر ئەوەندە تێکەڵ کرد کە لە دوای خواردنی بە جۆرێک لە هۆش خۆی بچێ کە خەڵکی وابزانن مردووە دوای بە شەرابی لەگەڵ تریاک تێکەڵکراوە چوومەلای کاپتا و پێم وت تۆ ئەمڕۆ پاشایی چوار هەرێمی و هەمووان تۆ بەم پلەیەوە ئەناسن و منیش دانی پێدانێم کە تۆ پاشای بابلی بەڵام وەکوەزانی من نەهاتبووم کە هەمیشە لە بابلدا بمێنمەوە ئێستا ئەمەوێت بگەڕێمەوە بەڵام بەر لە ڕۆشتن ئارەزویەکم هەیە کە ئەبێ بەدی بهێنم کاپتا پرسی ئارەزوەکە چییە؟ وتم ئارەزووم ئەوەیە کە بە دەستی خۆم پیاڵێک شەرابت پێ بنۆشم بۆ ئەوەی لە دوای گەڕانەوە بۆ میسر بتوانم بە هەمووان بڵێم کە من سینۆهەی کوڕی کەر کەسێکم کە بە دەستی خۆم شەرابم بە پاشای بابل نۆشیوە و خەڵکی بە چاوی ڕێزەوە لێم بڕوان و گەورەی من بسەلمێنن کاپتاوتی من ئەم ڕۆبایی پێویست شەرابم نۆشیوە و هیچی کە حەزم بە خواردنەوە نیە بەڵام لەبەر ئەوەی تۆ ئەڵێی بە ئاواتەوەی بە دەستی خۆ شەرابم بدەیتێ و منیش تاوە کۆمڕۆ کەسێک نەبووە کە شەراب ڕەت بکەمەوە ئەوە ئەیخۆمەوە ئەگەر چێشزانم کە لەوانێ بە شێوەیەک مەز ببم کە نەتوانم لە جێگەی خۆم ڕاز ببمەوە پاشان پیاڵەکەی لە من وەرگرت و بە یەک جار هەڵی قڕاند و پیاڵە بە تاڵەکەی فرێدا لەم کاتەدا چراکان هەڵکران و بێدەنگی کۆشکی پاشایەتی گرتەوە چونکە هەموو زانیان کە کاتی خۆشی و ڕابواردن تێپەڕیوە و ئەگەر یەکێک بەتەمای گاڵتە و گەف و ڕابواردن بێ ئەکوژرێ دوای چەند ساتێ کاپتا تاجی پاشایەتەکەی لەسەری خۆی داگرت وتی ئەم کڵاوە بۆ سرم بچووکە و پاڵە پەستەوە قاتە سەر سرم و ئێسکی سرم ژانەکات و لە قاچەکانیشمدا هەست بە سڕبوونەکەم و پێڵوەکانم قرس بوونە وابزانم بنوم باشە کاپتا هەر لەو شوێنەی دانیشت بوو ڕاکشا و ساتێ دوای ئەوە خەوی لێکەوت و من زانیم کە هۆی نووسنەکەی ئەو تریاکەکە بوو چەند خولەکێک دوای ئەوە بەرە بەرە قرسە بێت و وای لێ دێ کە هەر کەسێ بیبینێ وا ئەزانێ کە گیان لە لەشیدا نەماوە خزمەت کارەکانی کۆشک ئەو تاجەی کاپتا لەسەری خۆی کرد بوو هەڵیان گرت و خستیانە سەر بورابوریاش و بەرگی پاشایەتیان لەبەر کرد و پاشای ڕاستەقینەی بابل لەسەر تەخت دانیشت وتی ئەمڕۆ لەگەڵەوەشدا کە ڕۆژی جەژن و خۆشی بوو بەڵام من زۆر ماندوو بوومە چونکە لە ڕۆژەکانی جەژن مرۆڤ زیاتر لە کاتەکانی تر هەست بە شەکەتیەکات و لەبەر ئەوە من ئەبێ بنوم و خێرا ئەو کەسانی کە مەستن و لێرە نووسونە بە کوتەک لە کۆشک ببەنە دەرەوە و ئەم نەفامەش ئیشارەتی بە کاپتا کرد کاتێک کە بە تەواوەتی گیانی سپارت بیخەنە ناو کوپەیەکی سوفاڵ خزمەتکارەکانی کۆشکی پاشا بە جۆرێک بەدارکەوتنە گیان سەرخۆشەکان و ئەوانی لەوێ نووسبوون کە لە چەند ساتێکدا هەمویان هاتنەوە هۆش و هەڵسان و ڕایان کرد من لە کاپتان نزیک بوومەوە و ڕوانیم هەموو نیشانەکانی ڕواڵەتی مەرگی تێدا بە دیار کەوتووە و بە بەندەکانم وت بڕۆن بە پزیشکی پاشا بڵێن بێت بۆ ئێرە و ئەم پیاوە فەحز بکە بۆ ئەوەی کە بزانێ مردووە و ئەوان ڕۆشتن و پزیشکەکەیان هێنا و ئەویش کە لە کاتی مەستی خەوی لێکەوت بوو نیو سەعاتیش نەبوو نووست بوو هێشتا هەرمەستیش بوو بە چاوە نیوەکراوەکانیەوە هات من هەستم کرد کە بە وەزعە ئەو تااقەت و توانای ئەوەی نییە کە بەوردی سەیری بکات و ئەگەریش فەحسی بکردایە دیسانەوە هەروایە زانی مردووە بەڵام پزیشکی پاشای بابل کە ئەویست هەرچی زووترە بگەڕێتەوە بنوێت سەر پێی سێرێکی بەندەکەی کردوتی بێگومان مردووە و بیکەنە ناو دەفرێکی هەرگینەیە و دەرگای دەفرەکە بە هەویری خاکی ڕۆز دابخەن، بەندەکانی بورابوریاش کابتایان خستە ناو کوپەیەکەوە و کاتێک کە خەریکی گرتنەوەی هەویری گڵە سوورەکە بوون، من بەڵێنەکەی پاشام هێنایە و بیرم و وتم ئەوێ لاشەکەی کاپتان بدەنەوە کە بیبەم و مۆمیایی بکەم بورا بوریاش بە بەندەکانی وت سینۆها پزیشکی میسری لەلایەن منەوە ڕێگە پێدراوە کە لاشەی ئەم پیاوە لە کۆشک بباتە دەرەوە و خەریکی مۆمیایی کردنی بێت و کەس نابێ ڕێگای لێ بگرێ و ئاگادار بن کە ئەو لە دوای دەرچوونی لە کۆشک تا ماوەی سی شە و سی ڕۆژی تر هەنگاو نەنێتە کۆشکەوە و ئەگەر ویستی بێتە ژوورەوە بەدار دەری بکەن چونکە لەبەر ئەوەی خەریکی مۆمیایکردنی لاشەی ئەم پیاوە بێ بۆ نەترسناکەکەی لەگەڵ خۆیدا ئەهێنێتە ئێرە و هەمومان لەناوە بە من کە پێشتر کەژاوەیەکم ئامادەکرد بوو کوپە گەورەکی کتابتای تێدا بوو هەڵم گرت و خستمە ناو کەژاوەکەەوە و لە ڕێگا بەر لەوەی بگەینە کەژاوەکە چەند کونێکم کردە سەرپۆشی کوپەکە کە لە هەویر دروستکرا بوو بۆ ئەوەی بەندەکەم نەخنکێ کاتێک کە دڵنیا بووم کاپتا لە کۆشکی پاشا دەرچوە و لە دەفرەکەدا لەسەر کەژاوەکە دانرا بەرەو حرەم سەرای پاشا کەوتمەڕێ و بە نێرە موکەکانم وت ئەڕۆم بۆ ئەوەی کاریگەرێتی دەرمانەکە لە مینادا ببینم کاتێک کە چوومە ژووری میناوە تێگەیشتم کە بە پێی پیلانەکەی من کاری کردو و دەم و چاو و دەستی خوێنایی کردووە و کردێکی خوێناویشی لە تەنیشت خۆیەوە دانابوو بە ترسێکی دروستکراوە لە ژوورەکە هاتمە درە و بانگی نێرە موکەکانم کرد و پێم وتن مەگەر ئێوە شێت بوونە چێردێکی ترتان خستوتە بەردەستی ئەم ژنا کە خۆی پێ بکوژێ کاتێ نێرە موکەکان چاویان بە خوێنەکە کەوت لەرزین و کەسیان نیانوێرا بچنە پێشەوە بزانن ئایا مینا بەڕاستی مردووە یان هێشتا گیانی تایە چونکە نێرەموکەکان زۆر لە خوێنە ترسێن و بە هیچ نرخێک ئامادەنین لە تەرمێکی خوێناوی نزیک ببنەوە هەمویان بە ترس و لەرزەوە سەیری منیانە کرد و بە چاوە ترس لێ نیشتوەکانیان لە منیانە پرسی ئەرکی ئێمە چیە و ئەبێت چی بکەین وتم لەم ڕووداوەدا ئێوە بە ئەندازەی من یان لە منیش زیاتر بەرپرسن چونکە من پیاوێکی پزیشکم و هاتبووم ئەم ژنە شێتە چاک بکەمەوە و جارێکیان بە ئاگاداری خۆتان چێردەکەم لەسەن بەڵام نازانم ئەو چۆن توانیوەتی چێردێکی تر پەیدا بکات و خۆی پێ بکوژێت ئێستا تاکە ڕێگە چارە ئەوەیە کە من ئەم ژنە لە لبادێک بپێچمەوە و لێرە بیبەمە دەرەوە و ئێوە هەر ئەم شەو یان سبینێ کەنیزێک بکڕن و لە جیاتی ئەو دای بنێن و ئەگەر بورابوریاش پرسی بۆچی شێوەی کەنیزەکەی گۆڕاوە بڵێن لەبەر ئەوەی ئەو شێت ببوو گیانە ئازارگەیەنەرەکان کە لە لەشیدا تواونەتەوە شێوەیان گۆڕیوە نێرە موکەکان سەیرێکی یەکتریان کرد و پرسیان ئێمە کانزا لە کوێ بهێنین کە کەنیزی پێ بکرێن وتم من بەهای کەنیزێکتان ئەدەمی و کاتێک کە کەنیزە نوێەکەتان کڕی و هێناتانە حرم بیڕازێنەوە و شێوەی پێشوازیکردن لە بورابوریاشی فێر بکەن و من دڵنیام کە کاتێک پاشای بابل ببینێت کەنیزەکەی دەستەمۆ بووە ئەوەندە خۆشحاڵە بێ کە بیر لە دەموچاو گۆڕانەکەی ناکاتەوە. دوایی دوو کەرتە زێڕم پێدان کە زیاتر بوو لە بەهای کەنیزێکی جوان و ئەوان لبادێکیان هێنا و من مینام تێدا پێچایەوە و بەبێ ئەوەی خۆم بۆ هەندێ ڕوونکردنەوە دوابخەم مینام خستە سەرشانم و لە حەرەم چوومە دەرەوە چونکە ئەمزانی ئەو کاتێک کە ئەبێت کارێک بە خێرایی ئەنجام بدرێ هەر چەندە کەمتر لەبارەوە بدوێی باشترە لەبەر ئەوەی بەهۆی گفتوگۆی درێژ هەندێک گرفت لە کارەکەدا پەیدابێ کە ئەبێتە هۆی ترس و دوودڵی خەڵکانی لاواز و خواجەکان هەمویان کەسانێکی ترسنۆک و لاواز بوون میناشم بردە ناو کەژاوەکەەوە و خۆم سوار بووم و بەڕێکەوتین تا گەیشتینە نزیک ڕووبار بەر لەوەی بگەینە ڕووبارەکە بە باربەرەکانم وت کەژاوەکە دابنێن و سەرەتا کوپەکەی کاپتای تێدا بوو بە ئەوانم گواستەوە بۆ ناو کەشتێکە دوایی بە باربەرەکانم وت لە کەژاوەکە دوور بکەونەوە بۆ ئەوەی ڕوحی بەندەکەی خۆم لەوێ بهێنمە دەرەوە وتم کاتێ ئێوە ئەگەڕێنەوە من نابینن چونکە لەوێ ڕۆشتومە بەڵام کەژاوەکەی ئێوە لە شوێنی خۆی ئەمێنێتەوە و ئەتوانن هەڵی بگرن و بیبەنەوە دوای ڕۆشتنی باربەرەکان مینام لە کەژاوەکە هێنایە دەرەوە و بردمە کەناری ڕووبار و ڕامکشان کە دەست و دەموچاوی خۆی بشوە دوایی بەیەکەوە سواری کەشتێکە بووین و لە تاریکی شەودا کەشتەکەمان کەوتە ڕێ و لە کەنارەکە دوورکەوتەوە سەوڵ لێدەرەکان لە بینینی مینە نەحەپەسان چونکە بە ئەوانم وتبوو کە لەگەڵ کەنیزەکەی خۆم سەفەرەکەم و ئەوان هەروایان ئەزانی کەنیزی منە بەم شێوەیە من بە یەک شەو بابلم خستە پشت سەری خۆمەوە و لەو سەرزەمینە کە لەوانە بوو بەهۆی پزیشکیەوە سامانێکی زۆرم دەست بکەوێ دوورکەوتمەوە. خۆشەویستان لاڵقەی داهاتوودا درێژەی ڕووداوە بەسەراتەکانتان پێشکەشەکەین